ئایا زەکاتی ئێمە واتە باوکم دەشێت بە ماڵی براژنم بەخوا تێت ناگەم براگیان ئێمە و باوکم و براژن و بەشێکی مێردەکەی نازانم چییە و نازانم ئەمە شیکردنەوەیکی زۆری دەیە من مەطعامێکم بەکرێ داوە ئایا ڕەمەزان بیکاتەوە کرێەکەی حەڵاڵە بۆ باشە ئەگەر خودی مەتامەکەی بەکرێدا و ڕەمەزانیش دەکرێتەوە ڕەمەزان بێگومان بەتابەتی لە ناو شارێکی وەکو سلێمانی کەسانێکەیە ئەسحاب الأعدارن عوزریان هەیە و بۆیان هەیە بە ڕۆژوو نەبن بۆیە ئاسایی ان شاء الله والله اعلم هەر کەسێکیش کە عوزری نەبێ و بچێ نان بخوا و خۆی گوناهبار دەبێ و تاوانبارە